ئەمڕۆ شێوازی فێرکردن لە جیهانی عەڕەبی و ئیسلامیدا هۆکارێکی سەرەکیە لە هۆکارەکانی دواکەوتنی موسڵمانان و لاوازیان گەنجانمان ئەمڕۆ زۆرینەیان بەلای ڕابواردن و تەمبەڵیان داوە ئەمەش هۆکارێکی تری دواکەوتنمانە لەم بەشەدا باز لە هۆکارێکی سەرەکی هەڵسانەوە و سربەرزی دەکەین کە کۆڵنەدانە لە بەدەستێنانی زانست بەبێ ئەوەی ناتوانین کێبڕکێ لەگەڵ میلەتانی تردا بکەین نمونەشمان کەسایەتیەکی مێژووە لەو کاتەی مسلمانان باشترین و بەهێزترین میلەتی سەرزەوی بوون کەسایەتیەکی تاک و نمونەییە بۆ ئەو لاوانەی وێڵی بەدەستهێنانی زانستن ئەویش بەقیعی کوڕی مخلیدا ئیمان بەقیعی کوڕی مخلی لە ڕەمەزانی ساڵی 201 کۆچی لەدایک بووە فقهناس و ئیمام و تەفسیرزانێکی ئەندەلوسیە تەفسیر و کتێبی لە فەرموودەناسیدا هەیە کە بە گوێرەی ناوی سەحابەکان ڕێکی خستوون کتێبی تریش هەن لەبارەی فەتوای هاوەڵان و شوێنکەوتوان و ها خاوەن پایەکی بەرزە لە نێو زانایانی ئەندەلووسدا ئەو پایە بەرزەی پێی گەیشتووە لە ئەنجامی پاڵدانەوە و وازهێنان لە بەدەستێنانی زانست و زانیاری لە ئەلقەزانستیەکانی وڵاتەکەی بەدەستی نەهێناوە بەڵکو دوای گەشتێکی درێژ و قورس و سەرسوڕهێنەر بەدەستیهێناوە، کە لەوانەیە بەهۆی سەیرییەوە ئەقڵ باوەڕی پێنەکات. ئەو پاش گەشتەکەی کتێبی موسەنەفی ئیبن ئەبی شەیبە و ئەلئوم و ئەلئومی شافیعی و کتێبەکانی مێژوو تەبەقاتی خەلیفەی کوڕی خەیات و کتێبی ژیاننامەی عومەری کوڕی عەبدولعەزیزی گەیاندە ئەلندەلوس. دەگێڕنەوە ئەو کاتەی بەقی مسنەفی ئیبن و ئەبی شەیبەی بردە ئەندەلوس هەندێک لە زانایان ڕەخنەیان لێگرت هەر بۆ ئیمام محەممەدی کوڕی عەبدولوەهاب زانایانی بان کرد و تەواوی کتێبەکەی لەگەڵدا شەن و کەو کردن لە کۆتاییدا فەرمانی بە خەزنەداری کتێبەکانی کرد لەبەری بگرێتەوە و بە بەقی وت زانستەکەت بڵێوە و ئەوەی هەتا بەلا بڵاوی بکەرەوە بۆ هیچ کەسێکیش نییە ڕێگری لێ بکات ئیمام منزیری کوڕی محەممەد پێشنیازی بۆ کرد ببێت بە قازی و قورتوبە بەڵام ڕازی نەبوو ئەو ئەگەر بەرگەی سەختیەکانی زانست و وەرگرتنی لە زانانی مسلمان لە خۆر هەڵات و خۆر ئاوادا نەگرتایە بەو پایە بەرزە نەدەگەیشت ئەو لە ئەندەلووس زانستی لە ژمارەیەک لە زانان وەرگتووە لەوانە محەمەدی کوڕی عیسای ئەعشا و یەحیای کوڕی یەحیای لەیسی، دواتر ویستی وابووە ڕوو بکاتە خۆرهەڵات و چەندین ناوچە گەڕاوە بۆ ئەوەی زانستی زیاتر بەدەست بێنێت، لەوانە حیجاز و میسر و دیمەشق و بەغدا و کوفە و واسط و حەلوان و ئەفریقیاش، لەو ماوەیەشدا گوێی لە نزیکەی دوو سەد و هەشتا و چوار زانا گرتووە. لەوانە ئەحمەدی کوڕی حەنبەل و ئیبن ئەبی شەیبە و سەحنوونی کوڕی سەعیدی تەنووخی. چیڕۆکی گەشتەکەی لە پێناو بەدەستهێنانی زانست، لەوانەیە بۆ کاتی خۆی ئاسایی بووبێت کە پێویست بوو هەر زانستخوازێک ئەنجامی بدات، بەڵام چیڕۆکەکەی لەگەڵ ئیمام ئەحمەدی کوڕی حەنبەل لە سەروو هەموو خەیاڵ و وێناکردنێکەوەیە، ویستێکی زۆر بۆ وەرگرتنی زانست پیشان دەدات. ئەگەر ئەو ویستە ئەمڕۆ لە لاوانماندا هەبوایە، ئەوا لە ڕیزی دەوڵەتە بەهێزەکان دەبووین. بەر لەوەی باس لەو مەترسیانە بکەین کە هاتوونەتە سەر ڕێی بەقی لە بەدەستهێنانی زانست، هەروەها ئەو قوربانیانەی لەو پێناوەشدا داویەتی، با باسێکی ڕەوشی ئەو کاتەی بەغدا و مەینەتی زانایان بەدەستی فەرمانڕەواکانەوە بکەین. ئیمام ئەحمەد دوو ساڵ دوو ساڵ و چوار مانگ لە مەسەلەی خەڵقی قورئاندا بەند کرا و ئەوەی ڕەت کردەوە کە ببێتە هاوڕای هەر یەک لە خەلیفە مەئمون و موعتەسیم و واسیق هەر بۆیەش بەند کرا و ئازار درا. فیتنەکە ڕووداوێکی جێی سەرسوڕمانە لە مێژووی ئیسلامیدا، بەتایبەتی کە لە سەردەمێکدا ڕوویداوە کە بە سەردەمی ڕۆشەنبیری و ئەقڵانیەت دادەنرێت. پێدەچێت میحنەتەکە زیاتر هەوڵێک بووبێت لە مەئمونەوە بۆ ئەوەی دەزگای خەلیفایەتی بەسەر تەواوی دەزگای ئایینیدا زاڵ ببێت. کارکردنی دەوڵەتی عەباسی لەسەر ئەو مەسەلەیە زۆری لەسەر کەوت. زۆرێک لە قازییەکان لەکار خران و ژمارەیەکی زۆری فەرموودەناسان بەند کران، هەر بەو هۆیەوە گرژی کەوتە پەیوەندی نێوان دەوڵەت و کۆمەڵی زانایان لە فەرموودەناسان و فیقهناسان و زانایانی تەفسیر و زۆربەی خەڵکی ئاسایی. لێرەشدا موعتەزیلەکان دەکەونە ژێر پرسیارەوە، بەتایبەتی کە خۆیان بە خاوەن بیر دادەنێن، چۆن وای دەبینن وتوێژی فیکری دەبێت بە توندوتیژی بەڕێوە ببرێت؟ بە تایبەتی لە مەسەلەی خەلقی قورئاندا، کە مەسەلەیەکە پێشتر نە پێغەمبەر دروودی خودای لەسەر بێت و نە هاوەڵان و شوێنکەوتوان نەیانخستووەتە ڕوو، ئەی چۆن دەکرێت بە مەسەلەیەک کە لە ڕێیەوە حوکم بەسەر ئایینی کەسێکدا بدرێت؟ لە ڕۆژگاری خۆشماندا لەوانەیە ڕووبەڕووی کەسانێک ببینەوە کە خۆیان بە ئاڵاهەڵگری ڕۆشنگەری و عەقڵانیەت و کۆدنەکردنی بیر و چاودێرینەکردنی فکر دەزانن، بەڵام لە کاتێک ڕکابەر ئیسلام بێت هەموو بانگەوازەکانی پێشوویان زۆر پێدەخەن و دەبن بە ستەمکار و داپڵۆسینێک بەکاردەهێنن کە کەمتر نەبێت لە داپڵۆسینی ئەو دەوڵەتەی بانگەوازی ڕووبەڕووبوونەوەی دەکەن. لەو پەڕی توندی و میحنەت و لەو کەشەشدا، بەقی کوڕی موخلیت گەیشتە بەغدا، کاتێک موتەوەکیل بوو بە خەلیفە، میحنەتەکەی کۆتا پێهێنا و ڕێزی بەرامبەر ئیمامی ئەحمەد نواند، بەڵام ئەو بە ڕێزەوە هەموو ئەو بەخششانەی ڕەت دەکردەوە کە لەلایەن خەلیفەوە پێی دەگەیشت، ئەحمەدی کوڕی ئەبی دوئاد کە گەورەی زانایانی خەڵقی قورئان بوو دووچاری ئیفلیجی هاتەوە و بەو هۆیەوە چوار ساڵ لە ماڵە لە ماڵەوە کەوت، متوەکیل هەموو سەروەت و سامانەکەی لێ وەرگرتەوە کە بە ملیۆنان دەهاتە ئەژمار، ئیمام ئەحمەد بەر لەوەی ئازار بدرێت و بخرێتە ژێر ئەشکەنجەوە هەموو شەوێک سێ سەد ڕکات نوێژی دەکرد، بەڵام دواتر تەنیا سەد و پەنجا ڕکاتی پێ دەکرا. بەقی کوڕی مخلید دەڵێت، بە پێ لە وڵاتی خۆم و لە ئەندەلوس ئیسپانیای ئەمڕۆ بەڕێ کەوتم. سەرەتا چوومە مەککە و لەوێشەوە هەر بە پێ چوومە بەغدا. خەم و ئامانجیشم بینینی ئیمام ئەحمەدی کوڕی حەنبەل بوو، ڕەحمەتی خوای لێ بێ. کاتێک گەیشتمە بەغدا، باسی ئەو میحنەتەم بۆ کرا کە ئیمام تێی کەوتووە و چی بە سەر هاتووە. ئەوەشم زانی کە ڕێ نادرێت هیچ کەسێک ببینێت، بۆیە زۆر خەمبار بووم. بەقی پرسیاری لە زانانی سەردەمی خۆی کردبوو کە چێ گەورەترین زانای ئەو سەردەمەیە وەرامی درابووە کە ئەو کەسە ئیمام ئەحمەدی کوڕی حەمبەلە هەر بۆیە گەیشتن بە ئیمامی کردبوو بە ئامانج بەقی کە ئەو گەشتەی ئەنجام داوە پارەشی نەبووە کە گەیشتووەتەوە ئەکا ئەو کە گەیشتوێتەوە هەر شوێنە کاری کردووە تا خەرجێک بەدەست بێنێت و بگاتە شوێنێکی تر و لەوێش کاری کردووە بەم جۆرە بە پێنج ساڵ گەیشتووەتە بەغدا. بەقی بەردەوام دەبێت لە گێڕانەوەی سەربوردەکەی لە بەغدا دەڵێت، ماڵێکم بەکرێ گرت و شەو تێیدا مامەوە، بۆ بەرەبەیانی ڕۆژی دواتر چووم بۆ مزگەوت، بینیم پیاوێک ئەڵقەیەکی دابەستووە و پیاوانی تر هەڵدەسەنگێنێت، واتە قسە لە زانستی جەرح و تەعدیلدا دەکات. دەڵێت ئەمەیان جێی متمانەیە، ئەوەیان بێهێزە، ئەوەیان درۆزنە، ئەوەیان ڕاستگۆیە، ئەوەیان شتی بیردەچێتەوە و تا دوایی. پرسیارم کرد، ئەو پیاوە کێیە؟ وتیان یەحیای کوڕی مەعینی هاوڕێی ئیمام ئەحمەدە، بۆیە حەزم کرد لەبارەی هەندێک لە زانایانی ئەندەلوسەوە پرسیاری لێ بکەم، بوارێکم دۆزییەوە و لێی نزیک بوومەوە پێموت باوکی زەکەریا، ڕەحمەتت لێ بێت، غەوارەیەکی دوورە وڵاتم، حەزم بە پرسیارە و پرسیارێکی زۆرم هەیە، تۆش ئارام بە لەگەڵم، وتی فەرموو. جا من لەبارەی ئەو پیاوانەی ناوم بیستبوون پرسیارم لێکرد، ئەویش هەندێکی پەسند دا و هەندێکیشیانی زەم کردن و خراپییەکانیانی لە فەرموودە گێڕانەوەدا خستە ڕوو. یەکێک لەوانەی لەبارەیانەوە پرسیارم کرد هیشامی کوڕی عەممار بوو، وتی باوکی وەلید، ئەوە ئیمامی دیمەشقە، جێی متمانە و سەرووی متمانەشە. ئەگەر خۆیشی بە گەورە بزانێت زیانێکی بۆی نییە، چونکەوەندە پیاوی باشە و چاکەی هەیە. یەکێک لە قوتابیانی ئەڵقەکەی یەحیای کوڕی مەعین هاواری لێ هەستا و وتی ڕەحمەتت لێ بێت بەسە، خەڵکی تریش پرسیاری هەیە. وتم تەنیا یەک پرسیارم ماوە، لەبارەی پیاوێکەوەیە، لەبارەی ئەحمەدی کوڕی حەنبەلەوەیە، یەحیا بە سەرسوڕمانەوە لێی ڕوانیم و وتی جا کەسی وەک ئێمە بۆی هەیە باسی ئەحمەد بکات، ئەو پێشەوای موسڵمانان و باشترین کەسیانە، ئەو زاناترین پیاوە، بەخوا باشترین کەسە لەسەر ئەم زەمینە، یەکسەر لە مزگەوتەکە دەرپەڕیم، پرسیاری ماڵی ئەحمەدی کوڕی حەنبەلم کرد، ماڵەکەیان پیشان دام، تەقەم لە دەرگا دا، خۆی دەرگای لێ کردمەوە، پاش سڵاوکردنم وتم باوکی عەبدوڵڵا من پیاوێکی غەوارەی دوورە وڵاتم، تازە هاتومەتە ئەم وڵاتە بە شوێنی فەرموودەوەم پابەندی سوننەتم تەنیا بۆ ئەوەش هاتوم کە لە تۆوە فێربم لە کوێوە هاتووی لەو پەڕی خۆرئاواوە ئەفریقیا دوورتر لە ئەفریقیا دەریا لە نێوان ئەفریقیا وڵاتەکەی مندا هەیە لە ئەندەلوسەوە هاتووم بەڕاستی لە شوێنێکی زۆر دوورەوە هاتووی، هیچیشم ئەوەندە لەلا خۆش نەبووە و نییە خزمەتی کەسێکی وەکو تۆ بکەم و ئەوەی لە توانامدایە بۆی بکەم، بەڵام ئێستا کێشەیەکم هەیە لەوانەیە بۆت باس کرابێت، ئێستا لە ماڵی خۆمدا بەندم و ڕێم پێنادرێ خەڵکی ببینم یان قسەیان لەگەڵدا بکەم. بەڵێ باسی کێشەکەتیان بۆ کردووم و گوتم تازە هاتوومەتە ئەم وڵاتە و کەس نامناسێت، ئەگەر ڕێم بدەیت هەموو ڕۆژێک بە جلوبەرگی هەژارانەوە دێمە بەر دەرگات و وەک سواڵکەر خۆم پیشان دەدەم. تۆش وەرە بەر دەرگا، ئەگەر هەر ڕۆژەی تەنیا یەک فەرودەم پێ بڵێیت بەسمە. باشە، بەڵام بە مەرجێک خۆت پیشانی خەڵکی نەدەیت و کەس نەتناسێت و نەچیتە ئەڵقەی فەرموودەناسەکانەوە، مەرجەکەت لەسەر سەر و سەر چاوم. هەموو ڕۆژێک گۆچانم دەگرتە دەستەوە و سەرم بە پەڕۆکی پیس دەبەستەوە، بڕێک کاغەزم دەکردە قۆڵمەوە، دەچوومە بەر دەرگای ئیمام ئەحمەد. لە بەردەرگە هاوارم دەکرد، کێ پاداشتی دەوێت؟ ئەمە بانگەوازی سواڵکەرەکانی ئەو دەمەی بەغدا بوو. دەرگای بۆ دەکردمە و دەیبردمە ژوورەوە و دوو سێ یان زیاتر فەرموودەی بۆ دەگێڕامەوە. بەم شێوەیە بەردەوام بووم تا ئەو کاتەی واسیقی خەلیفە، کە سەرچاوەی کێشەکەی ئیمام ئەحمەد بوو، مرد. دوای ئەوە متەوەکیل بوو بە خەلیفە. کە لەسەر مەزهەبی سوننە بوو، ڕووی لە فەرموودە بوو، میحنەتی هەڵگرت و لەو بارەوە بۆ هەموو لایەکی وڵاتی نووسی، فەرموودەناسانی بۆ سامەڕا بانگ کرد، دەستی بۆ کردنەوە و ڕێزی زۆری لێنان، خەڵکیش بوون بە دوعاگۆ بۆی، کەوتنە پەسندان و پێداهەڵگرتنی تا گەیشتەوەی بڵێن خەلیفەکان سیانن، ئەبووبەکر ڕووی ڕووبەڕووی هەڵگەراوەکان وەستایەوە، عومەری کوڕی عەبدولعەزیز مافەکانی گێڕایەوە و متەوەکیلیش سوننەتی زیندوو کردەوە. بەم جۆرە ئیمام ئەحمەد سەرکەوت و دژمنانی سەرشۆڕ بوون ئەحمەد دەرکەوت و ئیمامەتی باڵا بوو ناوندرا ئیمامی مسلمانان پابەرزی بە جۆرێک بەرز بووە کە نەفەرماندەیەک نەمیرێک تەنانەت پاشاچیش پێی نەدەگەیشت بەقی زیاتر دەڵێت ئیمام ئەحمد ئەو چەرمەسەریەی بیر نەدەچوو کە لە پێناوی بەدەستهێنانی زانست لەوە چەشتم مافی ئەو ئارامگریەمی دەزانی بۆیە هەر کاتێک بچوومایەتە ئەڵقە مەزنەکەیەوە جێی بۆ دەکردمەوە و چیرۆکەکەی بۆ دەگێڕانەوە ئینجا فەرمودەکانی فێر دەکردم و منیش ئەزبەرم دەکردن و بۆم دەوتنەوە ڕۆژگار تێپەڕی و پای من لە لای ئەحمد بەو جۆرە مایەوە تا ئەوەی ڕۆژێک نەخۆش کەوتم و لە جێ کەوتم ئیمام ئەحمد کە نەی بینی بووم پرسیاری کردبووم هەرکە وانەکانی تەواو کردبوو یەکسەر هەڵسا بوو لەگەڵ هاوڵەکانی هات بۆ لام من لەو ماڵەی بەکرێ گرتبووم کەوتبووم، جلوبەرگەکانم بە خۆم دادابوو، کتێبەکانم لە ژوور سەرمەوە بوون، ماڵی خاوەن ماڵەکە شڵەژان و گوێم لێ بوو دەیانوت ئەوەتا ئەوە خۆیەتی، ئەو پێشەوای موسڵمانانە وا دێت. ئیمام هاتە ژوورەوە و لای سەرم دانیشت، ژوورەکەم پڕ بوو لە هاوەڵەکانی ئیمام و هەندێکیان لە دەرەوە مانەوە، ئەوان قەڵەم و کاغەزەکانیان بەدەستەوە بوو، ئیمام چەند قسەیەکی کەمی وت، هاوڵەکانی نوسیانەوە وتی مژدەی پاداشتی خوات پێ بگات ئەبو عبدالرحمان ڕۆژانی تەندروستی نەخۆشیان تێدا نیە و ڕۆژانی نەخۆشیش تەندروستیان تێدا نیە خوا لەش ساغیت پێ ببەخشێ و دەستی شیفای خۆیت بەسەردا بهێنێت ئینجا ڕۆیشت خاوەن ماڵ هاتنە لام ڕێزیان بەرامبەرم نواند و کەوتنە خزمەتکردنم یەکێکیان جێگەی بۆ هێنام، یەکێکیان لێفەی بۆ هێنام و یەکێکی تریش خۆش خۆشترین خواردنی بۆ هێنام، بە جۆرێک کەوتنە خزمەتکردنم کە ئەگەر لە نێوان کەسوکاری خۆمدا بوومایە ئاوا خزمەت نەدەکرام. ئیمام بەقی کوڕی مخلیدی قورتوبی ئەندەلوسی دوو گەشتی بەرەو میسر و شام و حیجاز و بەغدا بە دوای زانستدا ئەنجامدا، یەکەمیان چواردە ساڵ و دووەمیان بیست ساڵی خایاند، زەهەبی دەڵێت، بەهۆی بەقی کوڕی موخلید و محەمەدی کوڕی وەزاح، ئەندەلوس بوو بە خانەی فەرموودە. هەروەها دەڵێت، ئەو پێشەوایەکی باش و موجتەهید بوو، پیاوێکی خواناس و دڵسۆز بوو، پێشەوا بوو لە زانست و کاردا. ئیبن لوبابە دەڵێت. بەقی لە هۆشمەندترین و چاکترین خەڵکان بوو، ئەسلەمی کوڕی عەبدولعەزیزیش پێش هەموو ئەو کەسانەی دەخات کە لە خۆرهەڵاتدا بینیونی، لەبارەی خاچی بوونیشیەوە دەڵێت، لە کۆڵانەکانی قورتوبە لەگەڵیدا ڕۆیشتبووم، بینیومە لە شوێنێکدا کە خەڵکی نەیبینیوە جلی داکەندووە و داویەتی بە کەسێک کە پێویستی پێبووە. بەقی پیاوێکی بەهێز بوو، توانایەکی یەکجار باشی ڕۆیشتنی هەبوو، هەرگیز لەسەر پشتی وڵاخ و حۆشتر و هێستر یان گوێدرێژ نەبینراوە، بەردەوام ئامادەی ناشتنی مردووان دەبوو، زۆریش خاکی بوو. لەبارەی خۆیەوە دەیوت، پیاوێک دەناسم، لەپێناو بەدەستهێنانی زانستدا چەندین ڕۆژی بەسەردا تێپەڕ دەبوون، کە تەنیا گەڵای کەڕ نەبی، ئەبوو بیخوات. ئە ئارام بگرە، پێغەمبەری صلی اللە سەلەم بە هاوەڵەکانی فەرموە خوای گەورە حەزی بە ئیشی باڵایە و ڕقی لە شتی پوچە یەحیای کوڕی ئەبوو کەثیریش دەڵێت زانست بە پاڵدانەوە بەدەست نایێت پیاوێک لە مەدینە چووە بۆ لای ئەبوو دەڕدا لە دیمەشق ئەویش دەی پرسی بۆچی هاتووی برام بیستومە فەرمودەیەکی پێغەمبەر سەڵ الله عليه وسلم لای تۆ هەیە یعنی بۆ پێویستیەک نەهاتووی نەخێر بۆ بازرگانی نەهاتووی نەخێر تەنیا بۆ ئەو فەرموودەیە هاتووم، دەمن گوێم لە پێغەمبەری خوا بوو صلی اللە علیه و سلم دەیفەرموو، ئەو کەسەی ڕێگایەک بگرێتە بەر تا زانستی لێوە وەربگرێت خوا ڕێگەیەکی پێدەگرێتە بەر کە بەرەو بەهەشتی ببات، فریشتە باڵی ڕەزامەندی بۆ زانستخوازان دادەخەن، ئەوەی لە ئاسمان و زەویدایە بۆ زانایان دەپاڕێتەوە، تەنانەت نەهەنگی ناو دەریاش گەورەیی زانا بەسەر خواپەرستاندا وەک گەورەیی مانگە بەسەر تەواوی هەسارەکاندا، زانایان میراتگری پێغەمبەرانن عەلەیهم الصلاة وسلام پێغەمبەرانیش دینار و درهەمێکیان لە دوای خۆیانەوە بە میرات جێنەهێشتووە ئەوەی جێیان هێشتووە تەنیا و تەنیا زانستە هەر کەسێکیش وەری بگرێت چانسێکی گەورەی وەرگرتووە لە ئیبن مبارەکیان پرسی تاکەی بە دوای زانستەوە دەبیت وتی لەوانەیە ئەو وشەیەی کە بە کەڵکم دێت تا ئێستا نەمبیست بێت. بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی ئەوجارەشمان تاکو دیدار بە خوای پەروەردگارتان دەسپێرین کە ئەسپاردە زایە ناکات پێتان دەڵێین السلام علیکم ورحمة اللە وبرکاته